بەهورم هەبم وت کە من لە مردن ناترسێم و ئەم وتەیەم بە ڕاست بوو ترسم لە ئازاری مردن نەبوو. چونکە ئەمزانی کە مەرگ ئازاری نییە، بەڵام لەگەڵ ئەوەشدا کە لە بەرامبەر هورم هەب و ئامیدا خۆم بە پیاوێکی بەتوانا نیشان دا، بەڵام بۆ لەدەستدانی ژیان زۆر دڵگران بووم. هاتەوە یادم کە ئەگەر من بمرم چیتر هەڵفڕینی پەڕەسێلکەکان بەسەر ڕووباری نیلەوە نابینم و چیتر چاوم بە بینینی، دیمەنەکانی ڕەزی هەڕەمەکان ڕوون نابێتەوە و ئیتر لەزەت لەو قازانە ناکەم کە موتی لەسەر شێوەی خواردنی تەبەز لە تەنوردا ئەی برژێنێ بەڵام سەرەڕای هزری ئەو لەزەتانە هەستم کرد کە ڕزگارکردنی میسر کارێکی پێویستە و من کە بۆ پاراستنی بەرژەوەندی میسر ئەخناتونم ڕەوانەی جیهانی تر کرد نابێ سڵ لە کوشتنی پیاوێکی هاتی بکەمەوە کە دوژمنی نیشتیمان و گەل و من و خوایەکانی میسریشە، چونکە ئەگەر خۆم لە کوشتنی شازادەیەکی بیانی بەدوور بگرم کە من بچووکترین پەیوەندی دۆستایەتیم لەگەڵیدا نییە وەکو ئەوە وایە کە کوشتنی ئەخناتون بە دەستی من هیچ سوودێکی نەبووبێت و ئەو گیان فیداییە گەورەی کە من بە کوشتنی ئەوم کرد بێ ئاکام بێ هەموو ئەم بیرکردنەوانە لەو شەوەدا کە هورم هەبوو ئامی لە ماڵەکەی مندا بوون بە ڕوحی مندا تێپەڕی و هەندێ جار کە ئەم ڕوانیە ئەو دوانە ئەوانم هەر بەو شێوەیە ئەبینی کە لە ڕاستی داوابوون واتە ئەم بینی کە ئەو دوانە دوو تاڵانچین کە نیازیان وابوو وڵاتی میسر چەپاوڵ بکەن بەڵام ئەم دوو کەسە بە میسری لە قەڵەمەدران و شازادە شۆباتۆ بێگانە بوو بۆیە بە هورم هەبموت ئەی ئەو پیاوەی کە بەتەمای تاجی پاشایەتی میسر لەسەر بنەی ئەوە بزانە کە تاجی پاشایەتی قورسە و تۆ لە شەوێکی گەرمی هاویندا لە کاتێکدا کە عراق لەسەر و ڕوت ئەتکێتەوە هەست بە سەنگینی ئەم تاجەکەیت هرم هەبوتی سینۆه لە جیاتی ئەوەی باز لە سەنگینی تاجی پاشایەتی بکەی هەڵسە و بەڕێ بکەوە چونکە کەشتی بۆ بەڕێکەوتنی تۆ ئامادەێ و تۆ ئەبێ بە خێرایی خۆت بگەێنیتە بیابانی سینا بۆ ئەوەی بەر لە گەیشتنی شازادەی هاتی بۆ مەرزی میسر تۆ بگەیتە ئەو بەم جۆرە من لەو شەوەدا کەلوپەلی سەفەرەکەی خۆم و لەوانە سندوقی پزیشکەکەشم بۆ ناو کەشتێکی تیژڕە و گواستەوە کە هورمهب بۆمی ئامادە کردبوو، لەو شەوەدا موتی قازێکی بە شێوازی چێژ لێنانی تەبەز لە تەنووردا بۆم برژاندبوو، کە تەنها کەمێکم لە سەرەتای شەودا خوارد و ماوەیەکەیم بردە ناو کەشتیەکەوە بۆ ئەوەی لە ڕێگادا بیخۆم و شەرابیشم لە بیر نەکرد، کاتێک کە کەشتیەکە لە ڕووباری نیلدا بەرەو خوار ئەڕۆیی من دەرفەتێکم دەست کەوت کە لەبارەی ئەو مەترسیە بیر بکەمەوە کە هەڕەشەی لە میسرە کرد. من زانیم کە ئەو مەترسیە وەکو تۆفانێکی ڕەش بوو کە لە نزیک ئاسەوە دەرکەوت بوو ئەگەر پێشی نەگرن میسر لەناوەبە نامەوێت کە بە موتەیە خۆم بە ڕزگارکەری میسر بناسێنم چونکە ئەگەر ئەم قسێ بکەم درۆم کردووە ئەو کارانی کە مرۆڤ ئەنجامیدا هۆکاری جۆراوجۆری هەیە و لە هەموو کارێکدا لەوانەیە دوو هۆکاری سەرەکی هەبێت و یەکێکیان هۆیەکی تایبەتی و ئەوەی تریان هۆی بەرژەوەندی گشتی من لەو باوەڕەدام هەر کەسێک کە بە فەرمانێکی بەرژەوەندی گشتی هەڵەسێ هۆیەکی تایبەتیش بۆ ئەنجامدانی ئەو کارە پاڵی پێو ئەنێ بەڵام لە زۆربەی کاتەکاندا خەڵکی هۆکارە تایبەتیەکە نابین و هەر بۆیەش وابیرەکەنەوە کە ئەو کەسە یو کارەی کردووە هیچ مەبەستێکی تری جگە لە سوودی گشتی نەبووە. بۆ نمونە من بۆ ڕزگارکردنی میسر لە مەترسی هاتی ئەڕۆشتم بەڵام هۆیەکەی تایبەتیش منی بۆ ئەو ڕۆشتنە ناچارە کرد و ئەویش ئەوە بوو کە ئەمزانی ئەگەر نەڕۆم هورم هەپ ئەمکوژێ، لەگەڵەوەشدا لەلای خۆم شەرمەزار نەبووم کە بۆچی بۆ کوشتنی یەکێک ئەچم، چونکە ئەمزانی کە کوشتنی ئەو میسر قوتارەکە. جارێکی تریش خۆم بە تەنها بینییەوە و بۆم دەرکەوت کە دۆست و خەمخۆرێکم نییە. ئەو نهێنییەی کە من لە ڕوحی خۆمدا هەمبوو، ئەوەندە ترسناک بوو کە ئەگەر بدرکایە، هەزاران کەس ئەکوژران و من نەمەتوانی کە لەگەڵ هیچ کەسێکدا باسی بکەم و ئەمزانی کە ناتوانم بۆ لە ناوبردنی شازادەی هاتی یارمەتی لە هیچ کەسێ وەربگرم چونکە نهێنیەک کێکێکی تر پێی بزانێت و بزانێت کە بۆچی یارمەتی منەدا نهێنیەکە کە هەموو کەسێ لە بازاردا بیستێتی من بۆ کوشتنی شازادەی هاتی ئەبواە فێڵێکی زۆرم بەکاربهێنایە چونکەم زانی کە ئەگەر هاوڕێکانی شازادە بزانن کە من کوڕە پاشەکەیانم کوشتووە بە هەموو جۆرە ئەشکەنجەیەکی ترسناکەوە کە یەکێک لەوانە بە زیندوی کەوڵکردە ئەم کوژن و خەڵکی هاتی لە ئەشکەنجەداندا وەستاترین ئەشکەنجەگرانی جیانن هەندێک کات بیرمەکردەوە کە واز لەم کارانە بهێنم و ڕابکەم و بڕۆم و لە وڵاتێکی دووردا ژیان ببەمە سەر و میسر بە حاڵی خۆی جێبهێڵم بۆ ئەوەی هەرچیەکی بەسەردا دێ بەسەری بێت ئەگەر ئەم کارم بکردایە و هەڵبهاتمایە بارودۆخی جیان جگە لەوە ئەبوو کە هەیە چونکە مێژووی جیان بە شێوەیەکی تر دروزە بوو بەخۆمەوت سینۆها تۆ کامڕۆ بە ساڵاچ و تاوەندە ئەزمونت هەیە کە بزانی نابێ بە قسە هەڵ بخەڵەتەی چونکە لەم جیانەدا یاسا و ڕێسایەکێک کە هیچ وتەیەکی ئومێد بەخش و هیچ بەڵێنێکی گەورە ئەوانە لەناو نابا، بەڵکو یەکێک لەو یاسایانە ئەوەیە کە لە هەموو وڵاتێکدا چینی نەدار و هەژار ئەبێ هەمیشە بکەونە بەر ستەمی گەورەکان و دەستەی فەرمانڕەوا جا چ سەرۆکی دەستەی فەرمانڕەوا ئامی بێت یان هورم هەب یان شازادەیەکی هاتی بۆیە ئەگەر تۆ شازادەی هاتیش بکوژی هیچ گۆڕانکاریەک لە وەزعی ژیانی هەژارانی میسردا ڕوونادا چونکە ئەگەر شازادەیەکی دەرەکی لە دوای ئەوەی کە بووە فیرعەونی میسر ستەم لە خەڵکی هەژار و بێ دەسەڵات نەکا ئامی و هورم هەب ئەوان ئەچەوسێنەوە کەواتە ڕابکە و مایەوەی تەمەنت لە وڵاتێکی دووردا بەسەر ببە بۆ ئەوەی خوێنی ئەم پیاوە بەگەردنی تۆ نەبێ لەگەڵەوەشدا کە ئەم قسانەم بەخۆمەوت بەڵام هەڵنەهاتم چونکە پیاوێکی لاواز بووم واتە ڕاهاتن لەگەڵ ژیانی ئاسوودە و خواردنی خۆراکی باش و نۆشینەوەی شەرابە سازگارەکان لە ڕووی هەڵوێستی ڕۆحی و تێکۆشانەوە منی بێتوانا کردبوو کاتێک کە پیاوێک بەهۆی لێ ڕاهاتنی ژیانێکی خۆش و ئاسوودەوە لاواز بوو ئیتر بە جۆرێ بێ دەسەڵاتە بێ کایە بێتامرازی دەستی خەڵکی و دەست بە تاوانکاری ئەکات و ناتوانێ نەبێتە وەسیلەی دەستی کەسانی تر من لەو باوەڕەدام کە ژیانی ئاسوودە و خواردن و جل و بەرگی باش و بوونی ئەو بەندانەی کە شەو ڕۆژ خزمەتکاری مرۆڤن بە جۆرێ مرۆڤ فێری خۆش گوزەرانی و لەشپەروەریەکە کە هەندێ لەو کەسانە ئامادەن کە بمرن بەڵام ئەو ژیانەیان نەگۆڕن چونکە لە نەزانراوەکانی ژیانی داهاتویان ئەترسێن و ترسی ئەوەیان هەیە کە خەو و خۆراک و کراس و ژنە جوانەکانیان لە دەست بچێت و لەبەرەوەی کە من پیاوێکی لاواز بووم و نەمەتوانی کە خۆم لەو چارە نووسە ڕزگار بکەم کە ئەستێرەکان یان هورم هەب بۆ منیان دانابوو بیری ڕاکردنم لە مێشکی خۆم دوورکردەوە و بڕیارم دا کە شووباتۆ بکوژم و لە ئەندێشەی ئەوەدا بووم کە بە چ شێوەک ئەو بکوژم کە ئەوانی دەوروبەری و هەروەها پاشای هاتی من و گەلی میسر بە ئەنجام دەری ئەم کارە تاوان بار نەکەن. من ئەمزانی کە ئەرکێکی سەختم لە ئەستۆدایە چونکە شازادە شووباتۆ هەرگیز تەنها نەبوو هاتیەکانیش خەڵکانێکی بەدبینن کە گومانی خراپ لە هەموو کەسێکەن و هەرگیز ناهێڵن کە من لەگەڵ کوڕە پاشاکەیاندا بە تەنهایی بەسەر ببەم من ئەمزانی کە ناتوانم شووباتۆ لەگەڵ خۆمدا بۆ بیابان ببەم و فڕێی بدەمە شیوێکەوە یان بە هۆی مارێکی ژەهراویەوە لە ناوی ببەم چونکە پاسەوانەکان ناهێڵن کە ئەو یەک ساتیش لەگەڵ مندا بە تەنیا بێ هەروەها منم زانی کاکرێ هەندێ لە درەختە میوەدارەکان بە جۆرێ پەروەەردە بکەی کە میوەکەی ژەهراوی بێت و هەر کەسێ بیخوا بمرێ و ئەشمزانی کاکرێ هەندێ لە کتێبەکان کە لەسەر وەرەقەی پاپیرۆس نووسراوە بە شێوەیەک زەهری پێوە بکەی کە ئەو کەسی کە لاپەڕەکانی هەڵەداتەوە ئەی خوێنێتەوە بەهۆی ئەو زەهرەوە بمرێ بەڵام نەمەتوانی لە بیابانی سینادا سوود لەم ئامرازانە وەربگرم و ئامادەکردنی میوەی ژەهراوی و زەهراویکردنی لاپەڕەکانی کتێب پێویستی بە کات و شوێنێکی گونجاو هەبوو شازادە شوباتۆ پەرتوک خوێن نەبوو کە بتوانم کتێبێکی زەهراوی بدەمێ ئەگەر کاپتا لەو ناوە بواە منم توانی یارمەتی لێوەربگرم و ئەمزانی کە پیاوێکی فێڵبازە و لە دۆزینەوەی ڕێگە چارە نائاساییەکاندا وەستایە بەڵام کاپتا لە سووریا مابۆ بۆ ئەوەی قەرزەکانی خۆی لە خەڵکی وەربگرێتەوە کەواتە من چارێکم نەبوو جگە لەوەی کە بۆ لەناوبردنی شازادەی هاتی یارمەتی لە زانست و هۆشی خۆم وەربگرم ئەگەر شۆبا تۆ نەخۆش بواە کوشتنەکەی گرفتێکی بۆ من دروست ناکرد و ئەم توانی کە بە شێوەیەکی زانستی بە جۆرێ کە هیچ کەسێک گومانی خراپ نەبە ئەو بنێرمە جیهانی تر و تەنها پزیشکەکان ئەیانزانی کە من ئەوم کوشتووە بەڵام پزیشکەکانیش بەپێی یاسایەک کە لە هیچ شوێنێکدا نەنووسراوەتەوە و هەمووشیان گوێڕایەڵین هەمیشە تاوانی هاوکارەکانی خۆیان ئەپۆشن و هەرگیز پزیشکێک ناڵێت کە پزیشکەکەی تر لە ڕووی نەزانیەوە نەخۆشێکی کوشتووە بەڵام شووباتۆ نەخۆش نەبوو ئەگەر نەخۆشیش بکەوتایە پزیشکەکانی هاتی ئەویان چارەسەرەکرد و پێویستیان بەوە نەبوو کە بۆ چاکردنەوەی بانگی من بکەن ئەم بابەتانە لەبەر ئەوە ئەڵێم کە بزانن جێبەجێکردنی ئەو فرمانی کە هورم هەبوو ئامی و بە تایبەت هورم هەب بە منیان سپاردبوو چەند قرس بوو ئێستا کە باسم لە دژواری کارەکە کرد هەز دەکەم بە شەرحکردنی ڕووداوەکان و ئەڵێم لە دوای ئەوەی کە کەشتەکەمان گەیشتە شاری مەمفیس بەو خانی ژیانی ئەو شارە ڕۆشتم وتم هەندێ لە زەهرا جۆرا و جۆرەکانم بدەنێ هیچ کەسێ ئەم داوای منی پێسەیر نەبوو چونکە هەموو ئەیانزانی کە ترسناکترینی زەهرەکانیش بۆ هەندێ لە نەخۆشیەکان ئەگەر بە بڕێکی کەم لەلایەن پزیشکەوە بەکاربهێنرێ لەوانەیە ببێتە هۆی چاکبوونەوەی نەخۆشەکە. لە دوای ئەوەی کە زەهرە تایبەتەکانم لە خانی ژیانی ئەو شارە وەرگرت بەرەو تانیز ڕۆشتم و لەوێوە بە کەژاوە بەرەو بیابانی سینا ڕۆشتم و بە شێوەیەک کە هورمهب فەرمانی دابوو چەند گالیسکێکی جەنگی پێیان سپێردرابوو کە لە هەموو شوێنێکدا لەگەڵ من بن بۆ ئەوەی لە ڕێگادا تووشی ڕێگرەکان نەبمەوە زانیاریەکانی هورمهب بە شێوەیەک لەبارەی سەفەرەکەی شۆباتەوە ڕاست دەرچوو کە لە دووری سێ وێزگە لە شاری تانیسەوە لە بیابانی سینادا لە نزیک جۆگەیەکی بچووک گەیشتمە شۆباتۆ ڕوانیم لەوێدا دانیشتووە و کۆمەڵێ سەرباز و خزمەتکاری هاتی لەگەڵدایە کوڕە پاشاکەی هاتی لە ئۆردوگاکانی خۆیدا گوێدرێژێکی زۆری هەبوو من زانیم کە باری ئەو گوێدرێژانە ئەو دیاریانەیە کە شوباتۆ بۆ میسری ئەهێنێت بۆ ئەوەی پێشکەشی شازادە خانم باکتامونی بکە کۆمەڵێ گالیسکی جەنگیش لەو ئۆردوگادا ئەبینران و بیستم کە هەندێ گالیسکەی جەنگی سووکیش بۆ پشکنینی ڕێگاکە ڕۆشتبوونا پێشترەوە چونکە پاشای هاتی کە کوڕەکەی خۆی ناردە میسرەوە ئەیزانی کە هورم هەب لە دڵەوە لە هاتنی شازادەی هاتی ناڕازیە بۆیە هێزێکی جەنگی بچووک و گورج و گۆڵی لەگەڵ کوڕەکەی خۆی داناردبوو بۆ ئەوەی ئەگەر هورم هەب بەرامبەر بە شازادە شوباتۆ نیازێکی خراپی هەبێ ئەوان بەرگری لێ بکەن کاتێک کە چووینە ناو ئۆردوگاکەی شۆباتەوە ئەو کەسانەی کە لەوێدا بوون ڕێزیان لە من و ئەو ئەفسەرانە گرت کە لەگەڵمدا بوون چونکە سیاسی هاتی ئەوەیە کە کاتێ ئەبینێ ئەتوانێ بە بێ شەڕکردن و بە خۆڕایی شتێ لە خەڵکی تر بسەنێت ڕێزیان لێگرێ هەتا ئەو ڕۆژەی کە ئەیانخاتە ژێر دەسەڵاتی خۆیەوە و ئەو کاتە ئیتر کەوڵیان ئەکەن و یان چاویان نابینا ئەکەن و بە ئاشەکان و بەردی ڕۆنگرتنەکەی خۆیانیانەوە ئەبەستن هاتیەکان یارمەتیان داین بۆ ئەوەی ئێمە بتوانین ئۆردوگا بچووکەکەی خۆمان لە نزیک ئۆردوگاکەی ئەوانەوە دابمەزرێنین بەڵام بە بەهانەی ئەوەی کێمە لە دز و شێرەکانی بیابان ئەپارێزن کۆمەڵێ پاسەوانیان لە دەوری ئۆردوگاکەی ئێمەدادانە شوباتۆ کاتێک کەزانی من لەلایەن شازادە خانم باکتامونەوە هاتوومە بانگی کردم و من بۆ خێمەکەی ئەو ڕۆشتم و بۆ یەکەمین جار ئەوم لە نزیکەوە بە باشی بینی و ڕوانیم گەنجە و چاوەکانی ڕۆشن و درەوشاوەیە ئەو ڕۆژەی کە من لە نزیک شاری مەجیدۆی سووریادا لە دوورەوە ئەوم بینی ئەو لەبەرەوەی لە تەنیشت هورم هەبەوە بوو سەرخۆش بوو چاوەکانی ڕەش ئەهاتە بەرچاو بەڵام لەو ڕۆژەدا ڕوانیم کە چاوەکانی جوان و درەخشان و لەبەر ئەوەی کەوایە زانی من لەلایەن باکتامونەوە دێم خۆشحاڵی و کونجکاویەکەی لوتە گەورەکەی ئەوی جوڵاندەوە و پاشان پێکەنی و ددانە سپیەکانی دەرکەوتن و مڕوانیم کراسی میسری لەبەردایە بەڵام لەناو ئەو کراسەدا ئاسوودە نەبوو دەستەکانم بە ئەژنەوە گرت و داچەمیمەوە و پاشان ڕاستبمەوە و نامە دروستکراوەکەی کە ئامی بەناوی باکتامۆنۆ نووسی بوو دامە لەو نامە ساختەیەدا باکتامۆن منی بە ناوی نوێنەری خۆیەوە بە شازادەی هاتی ناساند و ئەیوت کە من سینۆهە پزیشکی پاشایەتی و مەحرەمی هەموو نهێنیەکانی ئەوم و لەبەرئەوەی کە لە هەموو نهێنیەکانی شازادە خانم ئاگادارم مێردی ئایندەی ئەویش نابێ نهێنیەکانی خۆی لە من بشارێتەوە و لە بەرامبەر پرسیارەکانی مندا ئەبێ وەڵامی ڕاز بداتەوە و متمانەی تەواوی پێم هەبێت شوباتەوە تیسینۆ هە لەبەرەوەی کە تۆ پزیشکی پاشایەتی و مەحرەمی ڕازەکانی ژنی داهاتوی منی منیش هیچ شتێکت لێ ناشارمە و ئەڵێم کە لە دوای ئەوەی من شازادە خانمم کردە هاوسری خۆم وڵاتی میسر وەکو وڵاتەکەی خۆمی لێدێت و بڕیارم داوە کە ملکەچی یاسا و دابوو نەریتی میسر بم و بە شێوەیە کابینی کراسی میسرم لەبەر کردووە و لە ئێستاوە فێری ڕێوڕسمی تەبەزە بم بۆ ئەوەی کاتێک کاچمەوێەوە بە چاوی بێگانێک نەڕوان نە من من زۆر حەزەکەم کە هەرچی زووتراشتە دیدەنیەکانی میسر ببین و لە دەسڵاتی خویەکانی میسریش ئاگادار ببمەوە کە لەمە بەدووە ئەبنە خی منیش بەڵام لە هەموویان زیاتر خوازیاری بینینی هاوسەری ئایندەی خۆمم باکتامون چونکە ئەزانم کابێ لەگەڵەوەدا خانەوادەیەکی پاشایەتی نوێ پێک بهێنم کەواتە باسی ئەوم بۆ بکە بڵێ کە ئایا ئەو وەکو ئەوەی کە من بیستومە جوانە یان نا پێم بڵێ بەژنی کورتەیان درێژە سینەی چۆنە و ئایا بەشی دواوەی ئەندامەکانی ئەو پانە یان نا سینۆها هیچ شتێکم لێ مەشارەوە و ئەگەرە زانی کە لە لەشی شازادە خانمدا ئەی بێکێ بیڵێ چونکە هەر وەکو چۆن من مانم پێت هەیە تۆش ئەبێ متمانەت بە من هەبێ متمانەی شوباتۆ لە ئەفسەرەهاتیەکانی دەوری خێمەکەوە دیار بوو کە بە چەکە و وەستا بوون و من ئەمزانی کە لە پشتەوەی منیش چەند پاسەوانێک بە نێزەوە وەستاوە بۆی ئەگەر جوڵانەوەیەکی ناسایی لە من ببینن نیزەکانی خۆیان بە پشتی مندا بکەن بەڵام من وام نیشاندا کە ئەوان نابین وتم شازادە خانمی باکتامون یەکێکە لە جوانترین ژنەکانی میسر و لەبەرەوەی کە خاوەنی خوێنی پیرۆزی خویەکانی میسرا هەتاوە کۆمڕۆ کچێنێکی خۆی پاراستووە چونکە نەیویستووە ببێتە هاوسەری پیاوێک کە شایستەی ئەو نەبێت و هەر بەم بۆ نێشەوە کەمێک لە تۆ بەتەمەندترە بەڵام ژنی جوان تەمەنەکەی گرنگ نییە چونکە جوانەکەی ئەو هەمیشە ئەو لە تافی گەنجێتیدا نیشانەدا شازادە باک تامون دەم و چاوێکی وەکو مانگی هەیە و چاوەکانیشی هێلکەیە و تۆ ئەگەر چاوەکانی ببینی هۆشت بەسەر خۆتەوە نامێنێ بەژنی شازادە خانم نە زۆر بەرزە و نەکورتیشە و بەشی دواوەی لەشیشی پانە و ئەم بابەتە لە ڕووی پزیشکیەوە وای نیشانەدا کە ئەو ئەتوانێ مناڵێکی زۆری ببێ بەڵام ناوقەدی شازادە خانم وەکو ناوقەدی هەموو ژنەکانی میسر باریکە و لەبەر ئەوە منی نردۆتە لای تۆ کە من تۆ ببینم و لێت بپرسم کە ئایا تۆ ئەتوانی بۆ ئەو ببیتە مێردێکی باش و بەهێز چونکە شازادە خانم کە تۆی بە شیاوی هاوسەرێتی خۆی زانیوە چاوەڕوانی ئەوەیە کە تۆ بتانی ئەرکەکانی مێرداتی بەرامبەر بە ئەو بەباشی جێبەجێ بکەیت کاتێک کە شازادە شوباتۆ ئەموتانەی بیست دەستی خۆی نوشتاندەوە بۆی من بتوانم بەرجەستەی ماسولکەکانی بازوی ببینم وتی بازوی من ئەوەندە بەهێزە کە من ئەتوانم ژێی گەورەترین و قایمترینی کەوانەکان ڕابکێشم و هەر کاتێک کە سواری گوێدرێژە بم ئەتوانم بە پاڵەپەستۆی ڕانەکانم ئێسکەکانی گوێدرێژەکە تێک بشکێنم دەموچاویشم ئەوەیە کە ئەیبینی و ئەبینی کە هیچ نوقسانیەکم نییە و هەتاوەکو ئەمڕۆ بەبیرم نایە کە نەخۆش کەوتبێتم وتم شوبات و دیارە کە تۆ گەنجێکی بێ ئەزمونی و ئاگاد لە ڕێوڕسمی میسر نییە چونکە وازانی کە شازادە خانمێ کە خوێنی خویەکان لە دەمارەکانی داهات و چۆکە کەوانەکە بتوانی ژێیەکەی بە بازوویەکی بەهێزەوە ڕابکێشی یان گوێدرێژەکە بتوانی بە پاڵە پەستۆی ڕانەکانت ئێسکەکانی تێکبشکێنی ناشوو بە تۆ ژنێکی گەنج و جوان بۆ شتێکی تر شووەکات و هەر لەبەرەوەشە کە شازادە خانم منی ناردۆتە لای تۆ کە ئەگەر تۆ هێشتا لە زانستی عەشقبازی لەگەڵ ژناندا زانیاریت نییە من ئەو زانستت فێر بکەم شوباتۆ لە موتەی کە نکۆڵی لە چۆنێتی پیاوەتەکەی ئەوە کرد تووڕە بوو دەم و چاوی سوور هەڵگەڕا و دەستی مشت کرد و شیتی و ئەفسەرەکانی دەور و بەرمان پێکەنیتن بەڵام شوباتۆ لەبەرەوەی کەوای بە باشە نەئەزانی لە من تووڕە بێ بەسەر تووڕێکەی خۆی دازاڵ بوو پاشان وتی سینۆها تۆوا زانی کە من مناڵم و هێشتا لەگەڵ ژندا ڕام نەبواردووە من تاوە کۆمڕۆ لەگەڵ زیاتر لە دوو جار شەست ژنیدا ڕامبواردە و هەمویان لێم ڕازی بوونە و ئەگەر شازادە خانمەکەی تۆ یەک جار لەگەڵ مندا ڕابێرێ تێگا کە پیاوەکانی هاتی باشترین پیاوەکانی جیانن وتم من ئامادەم ئەم بابەتە بسەلمێنم بەڵام تۆ چەند ساتێ لەمەوبەر وتت کەهەرگیز نەخۆش نەکەوتویتە لە کاتێکدا کە من لە چاوەکانتەوە تێگەم